بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف المخلوق محمد وعلى آله وأصحابه أجمعين شكراني أعزيزي من سلطان لكم مصلاوي الإسلام السلام عليكم ورحمة الله وبركاته لباس قاسي كتلا لباسي قصو باسي ناو خالكي لخزمتنا وبيشكش دني زنجیرەیەکی نوێ لەبەر لەو بەرنامەیە لەبەرەوەی باسەکەی ڕابردوومان زنجیرەی ڕابردوو زیاتر لەسەر ئیسنجامی ئایلی بوو دیار بوو خەڵکانێک پێیان خۆش بوو کە زیاتر دووبارەی بکەینەوە پێم خۆشە سەرەتا ئیسیجامی عیلەکە باز بکەینەوە ئەوانەی کە لە ئەخیرا تۆزێ پەلەمان تیا کرد لە بەرنامەی ڕابردووە پێم خۆشە ئێستا لە خزمەتتانە زیاتر باسی خواستەکە بکەینەوە چونکە تەسەورەکەم هەموو کۆمەڵگای ئێمە و هەموو ماڵەکان پێویستیان پێی بێت چونکە زۆرێک لە عایلەکان کە ئێستا سەرگەردان بوون بەوەی جیابوونەتەوە ماڵ مناڵیان لە یەکتری جیابوونەتەوە یاخود ماڵ مناڵیان سەرەڕۆ بوون یا دەربەدەر بوون هەموو ئەگەڕێتەوە بۆ هۆکاری ئەم چەند خاڵە. ئەمە مانای ئەوە نییە بە تاقی تەنیا پەیوەست بێ بە کوردستانەوە، بەڵکو حەتتا لە ئەوروپایشا بەڕێزانی من خەڵکانێکی تر مەفتوون بوون بە تەڵاق و ئەو ئینسیجامی عائیلەیان نەماوە. بە تایبەتی لە وڵاتی ئەوروپا و بە تایبەتی لە سوید، لە نەرویج، لە دانیمارک، لە ئەڵمانیا، لە هۆڵەندا، لە بەریتانیا بۆ بە باو تەڵاق دان. حەتتا لە سوید ئەڵێن ئەگەر دوو کەس بە یەک گەگەن ئەگەر لە ئافرەتان ئەگەر یەکێکیان تەڵاق نەدراوی ئەڵێ چۆن تا ئیستا ناوی تۆ تەڵاقت نەدراوی؟ وەکو برادەرێک بۆی باس کردم لە گەڕەکێک لە گەڕەکانی یەتۆبۆری بە ناوی هامەر کلۆن ئەو ناوە ناوی ئەو گەڕەکە ئەڵێ خەریکەی گۆڕن بە ناوی ناوی ئەو ئافرەتانەی کە تەڵاق دراوە یاخود بێوەژنان لەگەڵ ڕێزم بۆ بێوەژنان مەبەستم بەوە نیە کە بە چاوێکی کەمەوە سەیری بێوەژنانی بەڕێز بکرێت مەبەستم بەوە بوو کە بۆ شێوەی یانی بۆ بە باو تەڵاق دان هەمووی شێوەیەکی نیە ئەم سیستمەیە کە ئافرەتان یەنە ئێرە حڕیەتێک و باسی ئازادی و یەکسانی و پیاوەکانیان لەبەرچاوە کەوێ چونکە لە سیستمێکی ترەوە هاتووە و و پیاوانیش بە تەبیعەتی حاڵ زۆر دیکتاتۆر بوون زۆر پیاو سالار بوون و ڕێز و حورمەتی ژنەکانیان نەگرتووە ژنەکانیش کە دەسەڵاتێک کەوێتە بەردەستیان تۆڵە ئەسێننەوە لە پیاوەکانیان ئەمەش هۆکارێش ئەگەڕێتەوە بۆ حەتا ئێستا لە ئەوروپا بەڕێزانی من یانی لاوەکان هەموو حەزیان بەوە کرد کە ماڵ و عایلە و خێزان دروست بکەن، هەموو هاتنە ئەوروپا لە شەڕی ناوخۆ و بۆ ئەوەی ئیسپاتی وجودی خۆیان بکەن و پارەیەک و کەسامەتێکیان دەست بکەوێت. ئەوان وەکو کوردی واری ئەڵێ لە هەردوو جەشنەکە بوون، هەم لە کوردستانیش بوون و هەم لە ئەوروپا. ڕاستە لە ئەوروپا پارە سەروت و سامانێکیان دەست کەوتووە، بەڵام نەیانتوانیوە ئیسیجامێکی عائیلی یاخود عائیلەیەک یا خێزانێک بۆ خۆیان دروست بکەن. خۆشترین ژیانیش بەڕێزانی من ئەوەیە کە ئینسان خاوەنی خێزان بێت. خێزان لانیەکی زۆر ئەمینە ماڵ کە خۆشەویستی و محەبەت و مناڵ و ژیانی تیا بوو خۆشەویسترین شتە بۆ خاوەنەکەی بۆ ژنەکە بۆ پیاوەکە بۆ هەمویان بەلامەوە سەیرە یانی زۆر جار خەڵکێک ماڵی خۆی بەدەستی خۆی وێرانەکە لە بەر چاو لێگەری یا لە بەرەوەی نەبوونی سەقافەتێکی خێزانی و هەروەها باسمان لەوە کرد وتمان هۆکاری جیابوونەوە یا هۆکاری نەبوونی ئیسیجامی عایلی پاکوخاوێنیە زۆر کەس هەیە پاک و خاوێن نیە تەبان بە سەریعی بەسەر ئەمە ئەڕۆم و تا ئەگەمە سەر خاڵەکانی تر پاک و خاوێنی زۆر گرنگە بەڕێزان هەموو بابێک لەم ئیسلامە لە سەرەتاوە پاک و خاوێنی دەست پێکا خاڵێکی تر کە زۆر زۆر گرنگە باسی لێوە بکەین ئەو مەسەلەی توڕە توڕە بوون بوو تەبان باسمان لێوە کرد بە تەفسیل کە ئینسان پێویستە توڕە بوون خۆی بخواتەوە و توڕە نەبێ وە توڕە بوونەکەی ئەگەر توڕە بوو لەسەر دین توڕە بێ لەبەر خاتری خوای گەورە توڕە بێ وە هەروەها ئافرەت ئەگەر توڕە بوو توڕە بوونەکەی مەشروع بێ لەبەر خەتوکە هیچ کەسێ لە توڕە بوونی مەشروع ناتوانێ دەنگ بەرز بکاتەوە مەگەر پیاوێک یا ژنێک زۆر چاو بەدەرەوە بوو بن یاخود دەردی کوردەواریە ئەڵێ چاو قایم بن لەوەی کە کاری خراپیش بکەن و لە بەرامبەرەکەیان توڕە ببنەوە وە ئینسانیش بە تەبیعەتی حاڵ پێویستی بە بەخشین هەیە خاڵێک لەو خاڵانەی کە زۆر زۆر گرنگە ئینسان بە تەبیعەتی حاڵ تاوان ئەکا غەڵەت ئەکا هەڵە ئەکا پیاو و ژن ئەبێ بۆ یەکتری تاوان ببەخشن یانی لە یەکتری ببورن بە تایبەتی هەردوو لایەشان نا نامەی ئیمتیاز بم بە هیچ لایەکیان بەڵام هەردوو لایان پێویستە هەڵەی یەکتری بپۆشن و چاو لە هەڵەی یەکتری بکەن چونکە هیچ کەس نییە هەڵە نەکات تەنها مەلایکەتانن هەڵە ناکەن پێغەمبەری نازدار علیە سڵات وسلام فەرمی کل بنی آدم خطاء واتە بە سیغەیەکی موبالەغە هاتووە خطاء یعنی تاوان زۆرەکە وخیر الخطائین التوابون ئەو ئەو کەسانەیشی کە تۆبەیان کردوو کە گەڕانەوە بە چاوی کەم سەیری یەکتری نەکرێ کاسێ کاتێک هەڵە ئەکا زۆر جار پیاوە بینی قومار ئەکا یانی دوای ئەوە کە سەروت و سامانێ لە دەس ئەیا مەبە بە هۆکاری ئەوەی لێی جیا ببیتەوە کەواتە هیچت نەکرد بەڵکو ببە بە هۆکاری ئەوەی کە جارێکی تر نەسیحەتی بکەرەوە، سەروسامانێکی لەگەڵا پێک بێنەرەوە، بۆی زیاتر خۆشەویست بی و ببێتە تەجروبەیەک، ئەزموونێک. بەڵام تۆ ئەونەی تر کە ماڵت وێران کرد، ئەونەی تر ماڵی وێران ئەبێ، ئەونەی تر پەنا ئەبا بۆ مەشروب، پەنا ئەبا بۆ جگەرە، پەنا ئەبا بۆ شتی تر. ئەوە زۆر زۆر گرنگە کە بەخشین لە بەینا هەبێ. هەرچەند لە باسی پێشوا باسی ئەم خاڵەم نەکرد، ئەمە حەز ئەکەم یانی ئەوە زۆر زۆر گرنگە و حەتا ئافرەتان، زۆر ئافرەت هەیە زۆر جار ئەکەوێتە هەڵەوە، ئەکەوێتە تاوانەوە. پێویستە چاو پۆشی لێ بکرێ چون تەبعی کورد وا هەڵکەوتوە کە وەکو کتری هەموو گیانی ئەکوڵێ یانی لە ئەعسابی وەکو کتری ئەکوڵێ خوێنی وەکو کتری ئەکوڵێ پێویستە یانی تۆزێک لەو ئەعسابەی دابەزێتە خوارەوە هەنێ شت هەیە کە مجتەمەعەکان وایان لێ هاتوە ئەگەر لێبوردەیی تیابێ، لەوانەیە سەر لە نوێ ئەم کەسە بەرەو باشی بڕواتەوە، بەرەو ئەوە بڕواتەوە کە جارێ تر ئەو کارە نەکا، چانسێک، هەلێکی تری پێ ببەخشەرەوە بۆیە بتوانێ خۆی چاک بکاتەوە. زۆر ئافرەت هەیە ئەبینی کەوتۆتە تاوانی ئەوەی بە حورمەتە یانی هیچ شتێکی نەکردوە بەس کات بەسەرە باوەکو خۆی ئەڵێ چات لەگەڵ پیاوانی ترا ئەکا یاخۆ دەچێ فەیسبوکی تر دائەنێ بە ناوی پیاوەوە یا بە ناوی کچ ژنە و ترەوە قسە ئەکات یاخود حاڵەت لەو حاڵەتانە زۆر ڕوو ئەیا وە خاڵێکی تر زۆر زۆر گرنگە کە ئینسان مێردەکانی خۆی تاقی نەکاتەوە یا بە عەکسەوە ژن پیاوەکەی خۆی تاقی نەکاتەوە یا پیاو ژنەکەی خۆی تاقی نەکاتەوە کێ لە سەرکەوتووە بێت یای بۆ تۆ بە دەستی خۆت ماڵی خۆت ماڵی وێرانەکەی ئێمەی مسلمان هەموو جارێک دەڵێن خوای گیان تاقیمان نەکەیتەوە بۆی نەکو لە تاقیکردنەوە کار دەرنەچین چەند ئافرەت دەزانم لە ئەوروپا لە کوردستانا لە جێگاکانی ترا ئەمە زۆر خەتەرە بەڕێزان جا تۆ کە سیقەت پێی نیە بۆچی هێناوتە بۆچی لەگەڵیا ئەژی لەبەرئەوەت ئەگەر شتێکیشە بینی هەڵەیەک ئەبینی غێر موباشر پێی بڵێ بە خێزانت یا بە هاوسەرەکەت زۆر جار ئینسان ئەزانێ کە هاوسەرەکەی غەڵەتێکی هەیە لەگەڵ هاوڕێیەکیا تەلەفونێ بکا مەوزوعێک بکاتەوە ئەو شتانە بڵێت و لەلای خێزانیشیا دابنیشێ یا بە عەکسەوە پیاوە ئەفرەتەکە محاوەلە بکات لەگەڵ دایکیا لەگەڵ خوشکێکیا لەگەڵ هاوڕێیەکیا ئەو قسانەی کە ئەزانێت مەوزوعەکە بکاتەوە لەگەڵ کەسێکی ترا بۆ ئەوەی زۆر جار ئەبینێ پیاوەکەی مەشروب خۆرە یا قومارچیە یا باسی حەدەسێ بکا یا کتێبێک بێنێ چیرۆکێک بخوێنێتەوە بۆ پیاوەکەی لەو حاڵەتانە کە ئەمانە ئینسان بتوانێ چارەسەری بکا لەبەرئەوە زۆر مشکیلەیە پیاو و ژن بتوانن یەکتری تاقی بکەنەوە. تاقیکردنەوە بۆ یەکتری زۆر زۆر مشکیلەیە هەرگیزاوەرگیز خەڵک کەس تاقی نەکاتەوە چونکە ئینسان قابیلی هەڵەیە لەو حاڵەتانە لەوانەیە بکەێتە ئەو هەڵەیەوە وەکو وتمان وازهێنان لە ئەرکی سەرشان وەزهێنان لە ئەرکی سەرشان زۆر گرنگە خەڵک وا نەزانێت کە ئیلا ژن بۆ ئەوە دروستکراوە کە خزمەتی پیاو بکە ئەمە ئەمە ئەهنێ پیاو کە ئەمە بیر ئەک ئەم بیرکردنەوەیان هەیە زۆر خەتەرە خەتەرەکەش وای لێکە کە خۆی پێ دەرەجە یەکە وەکو کۆمەنیستەکان یا ئەوانەی تر کە باس لە مافی ئافرەترۆشتان ئەکەم ئەمە پیاو سالاری ڕاست ئەکات پیاو سالار بە حەقیانەیی نیە پیاوێک هەیە لە ناو ئیسلامە پیاو خۆی ئەگەر پیاوێک پیاو بێ خۆی بێ سالار بێ قسەکەمان لەسەر ئەمە نییە پیاو سالاری بە معنای ئەوە ناڵێین کە بە معنای دیکتاتۆری بەڵام خۆی لە ڕاستیشە ئەگەر پیاو پیاو بوو ئەبێ سالار بێ لە ماڵەکەیە لە ماڵێ ئەبێ تۆزێک نرکوناڵەی هەبێ ئەبێ هەستێکی ئازایەتی و پیاوەتی و جورئەتی تیابێ چونکە هەموو شوێنێک پێویستی بە گەورەیەک هەیە هەموو جێگایەک پێویستی بە گەورەیەک ئەبێ رێز و حورمەتی خۆی بگرێ ئەبێ ئەم سالاریە بپارێزێ نەک دیکتاتۆریەت ئەبێ لە بەرامبەر مناڵەکانیا باوکێکی باش بێ لە بەرامبەر خێزانەکەیا هاوسەرێکی باش بێ وەکو پێغەمبەری نازدار علیە سڵات وسلام کە باس لە هاوسەری یەکەین باشترین هاوسەر بووە کە باس لە باوکایەتی یەکەین باشترین باوک بووە کە باس لە قاعیدی و عەسکەریەتی یەکەین باشترین عەسکەری و باشترین قاعید بووە کە باس لە ڕەفیقەکەی و باشترین ڕەفیق بووە کەواتە بۆیە ژیانی پێغەمبەری نازدار علیە سڵات وسلام نموزەجە بۆ ئێمە باسی لێوەکەینەوە ئینسان پێویستە چاو لەو بکات کەواتە ئینسان ئینسان بە تەبعاتی حاڵ پێویستە واز لە ئەرکی سەرشانی بێنێ و لەبەر خاتری خوای گەورە تەعامول لەگەڵ ژنەکەیا بکا تەعامول لەگەڵ مناڵەکانیا بکا کە ئەچێتە بازاڕ کاریان بۆ کا منەت نەکا بەسەریانا ئەخر زۆر باوک هەیە کە ئەگەڕێتەوە بۆ ماڵەکەی ئەڵێ ئەمڕۆ شێتم ئەونەم نان بۆ پەیا کردم. غەسپە لەسەرت بیکە یانی بۆ ئەوەی بۆچی ژنت هێناوە بۆچی ماڵت هەیە یا مناڵەکەی ناوێرێ شتێکی پێ بڵێ ئەڵێ هەروا گەورەم کردی غەسپە لەسەرت مناڵەکەت گەورە بکەی تۆ بۆچی مناڵت دروست کردووە کەواتە ئەرکی باوکایەتیە نابێ شت بەیتۆ بە چاوی ژنەکەتە نابێ شت بەیتۆ بە چاوی مناڵەکەنتە چەند جار باوک باوکم زانیوە لەناو عایلەکانا لەناو عایلەی نزیک لە خۆیشمانەوە کە هەمان هەمان قسە دووبارە کراوەتەوە باوک بە مناڵەکەی وت هەروا بە ئاسانی گەورەم کردووی هەروا ئاوا بە ئاسانی بووی بەم کوڕە؟ ئێ باشە بۆ ئەیی تۆ بە ناوچاویە؟ ئەم کوڕەیش محاولە ئەکا قسەیەک دروست بکا لە بەرامبەر ئە ئەم قسەیە ڕەدفعلی باوکی پێ بگرێتەوە یا کچ لەم حاڵەتانە دایک پێی ئەڵێت ئەنوەر ڕۆژکاڵ ئەی شتی ئەیا تۆ بە ناوچاویە ئەڵێ بەخێوم کردووی ئەڵێ هەروا بە ئاسانی نەبووی بەم کچە هەروا پەروەردە نەبووی هەروا هەروا هەروا هەروا تام کچە بێزارە بێ کورە دەڵێ هیچم ناوێ وای لێکا فێری ئەکا تۆ قسەی پێ بڵێتەوە چونکە زۆر جار دایک و باوک کە مناڵ لە لە حەنایان هەڵەگێڕنەوە ئەوەیە کە شت ئەیەنەوە بە ناو چاویا کە ئازاریان ئەیەن ناتوانن دایک و باوکێکی باش بن ئیسیجامی عایلی نامێنێ ئنجا زۆر جار کە باوکیش توڕە ئەبێت لە مناڵ دایکیش جەرگی ژان ئەکا بۆ مناڵەکانی ئەکەوێتە ئەوەی کە پشتگیری مناڵەکانی ئەکا لە بەرامبەر باوکەکە باوکەکە سووک ئەبێ و هەروەها بە عەکسەوە دایکەکە پشت لە باوکەکە زۆرجار دایکەکە قاسییە بەرامبەری، توڕە ئەبێتەوە لە مناڵەکان، تەحەمول ناکات لە دوای ئەوەی لە شوێنێکی چۆڵا لە کاتێکی چۆڵا پێی بڵێ بەرامبەر بە مناڵەکانی قسە ئەکەن، قسەی ناشرین بە یەکتری مناڵەکان سوک سوک ئەبن لەبەر چاوی مناڵەکانە. کەواتە هەموو شتەکان ئەرکی سەرشانی هەموو شتەکان لەبەر خاتری خوای متعالە. لە بەسەکەی من لێرە بۆ مناڵەکان تەبان بۆ مناڵەکان ئەرکی سەرشانە غەسبە لەسەرت کە مناڵ بەخێو بکرێت بۆ لەبەر خاتری خوای گەورە پەروەردەیان بکەی ئەو بەتایبەتی حەتا زۆر جار کچ بەڕێزانی من بەتایبەتی ئەو باوکانە ئەو کاتانی کە کچەکە بێتە باڵەخ بوونەوە پێویستە باوک خۆی لێ دوور بگرێ بە هەموو شێوەی پارەی زۆری بۆ بەجێ بێڵێ و ببێ ئەوەی پێی بڵێ و تەعامل تەنها لەگەڵ دایکیا بکاتەوە چونکە ئەو حاڵەتانە کە ئافرەت دەکەوێتە حاڵەتی حەیزەوە و کەوێتە ئەو حاڵەتانەوە لە سەرەتایە پێویستی بە چۆڵییە، پێویستی بە هادئییە، پێویستە لەگەڵ دایکیا قسە بکا، پێویستە باوک پارەی بۆ بەجێ بێڵێ چونکە ئیحتیاجاتی زۆرە، پێویستیاتی زۆرە، لە کوڕ پێداویستی زۆرترە، بەڵام بەداخەوە لە ناو ئێمەیا ئەو هەستە نییە، کەمتر ئەو ئیحتیاجاتانە بۆ ئەو کچە دیاری ئەکرێ، پێویستە بۆ ژووری بۆ جیا بکرێتەوە، ڕێزی زۆر لێ بگیرێ، معاناتی هەیە لەو حاڵەتە، زۆر لەو معاناتانەی کە بکەوێتە ئەستۆی باوکیش و دایک بەتایبەتی دایک ئەبێ زۆر لەم حاڵەتە بەرچاوڕوون بێ بۆ کچەکەی خاڵێکی تر کە باسمان کرد مەسلەی دەربڕینی خۆشەویستی بوو دەربڕینی هەر ماڵی خۆشەویستی تیانە بوو بەرەزانی من ماڵ نییە کەلاوەیە هەڵمە ماڵێک ڕێز و حرمەتی تیانە بوو ماڵ نییە ئەوە ئاژاوەخانەیە ئەوە شێتخانەیە چونکە ئەگەر پیاو لە بازاڕۆ گەڕایەوە ژنەکەی بە دەمیەوە پێنەکەنی هیچ نییە هیچ هیچ شتێکی تێ ئەگەر ماڵ نەبوو بە بەهەشتێک بەهەشتێکی بچووکە بۆ خێر مەسەلە لە پارە و سەرەت و سامانا نییە مەسەلەکە لە خانووی خۆشا نییە زۆر ماڵ هەیە دەوڵەمەنن شتی جوانیان هەیە کەرەسەی باشیان هەیە مەن شتی مەنازیلی باشیان هەیە مەنزیلی باشیان هەیە بەڵام لەگەڵ ئەوەیشا خۆشەویستی تیا نییە ماڵێکە لە وێرانە هەرچی شتی جوانی تیایەتی هەموو ڕق و بوغز و قین و شتی ناشرینە کەواتە پێویستە ماڵ خۆشەویستی تیابێ ڕێز و حورمەت سەرەتای دەسپێکی خۆشەویستیە وە ئەوەش بزان ئەگەر خۆشەویستی نەبێ ڕێز و حورمەت دروست نابێ چونکە ڕێز و حورمەت ئەگەر هەر گرتت ئەگەر خۆشەویستی لەگەڵا نەبوو شتی تەسەنوعیە شتی تەزویرە پێکەنین ئەبێ بە تەزویر شت ئەبێ بە تەزویر بەڵام زۆر گرنگە ژن و ژن و پیاو بەیەکەوە خۆشەویستی بۆ یەکتری دەرببڕن بەڕێزانی من سەرەتا سەرەتای ژن و مێردایەتی مەرج نییە هەموو سەرەتای ژن و مێردایەتیەک خۆشەویستی دەست پێ بکا چونکە بە زۆر گرنگە بە تەجروبە و بە ئەزموون خەڵک بیهێنێت و بە مناڵەکانی بڵێ زۆر جار خۆشەویستی لە دوای چوار ساڵ پێنج ساڵ لە بینی ژن و مێردا دروست ئەبێت پێویستە پیاو تەحەمولی ئەو حاڵەتە بکا و ئافرەتیش تەحەمولی ئەو حاڵەتە بکا بیکا بە ئەزموونێک بۆ خۆی وە هەروەها خۆی زۆر جاریش یانی لە کۆتایی تەمەنا یانی سەیرەکەی مشکلەکە زانی لە چیایە زۆر جار خەڵکێک زۆر شت هەیە ئەیکات بەڵام ڕێز و خۆشەویستەکەی بۆ دروست نابێتەوە ئەمەش ئەگەڕێتەوە بۆ ئەگەڕێتەوە بۆ ئەو هۆکارەی سەرەتا بە دڵداری یەکتریان خۆشتووە، ئەم قسە بێ مەعنایەی کە لە ناو خەڵکا باوە، دڵداریان کردووە و نامەیان بۆ یەکتری نووسیوە لە تیرەوە بۆ گوڵ بووە و نازانم ئەم شتانەی کە باس ئەکرێتەوە ئەمە کە ڕووی یاوە لە بەینیانا پێشتر بە یەکەوە نەژیاون هەموو ژیانیان پڕ بووە لە شتی جوان و خۆشەویستی لە نامەی ئەدەبیاتی جوان لە ژوانێکا کە بە یەکەوە گەیشتوون ئەنواع عەشرەت قسەی جوان و ناست و نازداریان کردووە بەڵام لە ڕاستیا حەیات ئەمە نییە حەیات ئەو بەشە بچووکە نەبووە کە ئەوان تیایا ژیاون. کێ لە ناو ئەم ژیانەوە، جەنجاڵی دنیا، ململانێی ژیان، مرخەی پیاو، بۆڵەبۆڵی ژن، نەبوونی پارە، نەبوونی هەنێ شت، نەچوون بۆ ماڵی خەزووران، تەبعەن ئەوە لە دواییا باسی لێوە ئەکەم و هەموو ئەمانە بێتە کەحاڵەتێک سەیرەکەی ئەمە ئەو خۆشەویستیەی کە پێشتر لەبەر چاویانا هەبووە هەڵئەوەشێت هەر بۆ چاوە خۆ تەواو تێدەپەڕێت ژیان کۆتایی پێهات بۆیە ئیسلام دڵداری کە باس لە غەرامیات ئەکا باس لە دڵداری ئەکا لە پەنای ئاگرا هێناوێ ان عذاب جهنم کان غراما خوای گەورە لە قورئانا کە باسی دڵداری و غرامیاتی کردبێ لە تەنیشتی جەهەنم وە دایناوە چونکە دوایی ئەگەر لەبەر ئەوە ئەم تەسەورە جوان و ناسک و نازدارەت بۆ دروست ئەبێ کە یەیتە ماڵەکەت کە یەیتە حاڵەکەت وا نییە و ئەو شتانە بەو شێوە نەماوە تۆ بۆ خۆت خۆشەویستیت بۆ دروست نابێ کەواتە مەبەستەکەی من لێرا ئەمەیە ژن و مێردایەتی زۆر جار حەتا بەڕێزان ئەو کەسانەی کە یەکتریان خۆش نەویستوون ئەو جا ئەو خۆ قسەیە قسەی شەیتانە کە کەسێک گەڵێ وەڵا من خێزانم هەروا بینیم و ئیتر خۆیچ خۆشەویستیە لە بینمانا نەبوو ئەی چۆن خۆشەویستی لە ئافرەت خۆی بە تەبعەتی حاڵ ئەوەیە کە تۆ خۆشت بوێ ئافرەت ئەوەیە کە ژیانی خۆشەویستی دروستەکە بالعکس ئەو کەسانەی کە زۆرتر طبعا بەعام قسە ئەکەم نەک شتی بڵێین شاز ئەوەی کە بەلای منەوە مەبەستە ئەوەیە کە زۆر جار ئەو خێزانانەی کە یەکتریان خۆش نەویستووە یا مەبەستم ئەوەیە کە یەکتریان بە دڵداری و ئەم قسە بێ مەعنایانە نەهێناوە زۆر جار ئەوانە حەیاتی ژیانیان سەرکەوتوو بووە بە هەر حاڵ کەواتە خۆشەویستی زۆر خۆشەویستیش بە چی دروستە بێ بەڕێزان بە ڕێزگرتنی یەکتری پاشان بە هەنێک شتی مەیدانی وەکو وتم پێغەمبەری نازر عەلەیهی سڵات وەسەلام نانی کردووە بە دەمی خێزانەکانیەوە سێ لوقمە تەعام هەر کەس سێ لوقمە بکا بە دەمی خێزانەکانیەوە سونەتە هەر بچۆ کردانی شی لەسەر سونەتی پێغەمبەری نازدارە علی سڵات وسلام تۆ زۆر جار نوێژ ئەکەی ڕۆژوو ئەگری شتی سونەت ئەکەی ئێ هەر ئەم سێ پاروو سونەتیش بیکە بە دەمی خێزانەکەتەوە سونەتە بە قەدەر نوێژێکی سونەت خێرە دەکا کەواتە ئەمە خۆشەویستی دروستەکە ڕاستگۆیی لە بینی ژن و مێردا خۆشەویستی دروستەکە ان تصدق الله یصدقک القلوب بین اصابع الرحمن تۆ ئەگەر ڕاست بی لەگەڵ خێزانتا لەگەڵ خوای متعالی بە ڕاستگۆیی هەموو شتێکت کرد هەموو کەس بڕوات پێ ئەکا کەواتە ڕاستگۆیی ئەسڵ لە ئیمانەوەیە صدقە وە هەچ کەسێکیش خۆشەویستی دروست کرد لە نێوانی ژن یەک زۆر شتێک زۆر زۆر مهیمە لە بینی خۆشەویستیە ئیخڵاست بۆ خوا بێ خوای گەورە لە خۆت ڕازی بکە لەبەر خاتری خوای گەورە ئیش بکە خوای گەورە خۆشی بوی ژنەکەت خۆشەوی هاوسەرەکەت خۆشەوی مناڵەکانت خۆشەوی خەڵکی دەرو خۆشەوی چونکە خوای گەورە کە کەسێکی خۆشویست خۆش ویست بانگ ئەیا بەسەر خەڵکی زەوی و بە ئاسمانەکانیش ئەڵێ من فڵانە کەسم خۆش دەوێ تر ئەوەختە ژنەکەت بۆت ئەمرێ ئەوەختە پیاوەکەت بۆت ئەمرێ لەبەرئەوە پێویستە لەبەر خاتری خوای گەورە کارەکان ئەنجام بدرێ خاڵێکی تر پاراستنی کەسایەتی یەکتری ئەم خاڵە زۆر مهیمە. زۆر ژن هەیە لای ڕەفیقەکانیا هەرچییەک هەبێت هی ئەو مێردەی ئەچێ باسی ئەکا ئەونی تریشی ئەخاتە سەر مێردەکەم خراپە پارەمان نایاتێ لە مناڵەکان ئەیا تووڕەیە بۆنی جگەرەی لێ بۆنی گۆرەویەکانی یەت لە دەرۆ لەگەڵ خەڵکییا باشە کە تۆ ماڵ و قسەمان لەگەڵا ناکا 24 ساعتە کۆنترۆڵی تەلەفزیۆنەکانی بەدەستە خەریکی تەلەفون کردنە لەسەر کۆمپیوتەر دانیشتوە دددددد ئەیا بەیەکە هەر مەگەر ئەو خوایە بزانێ قەت لەم مێردەی ڕازی نیم وا ئەکا لە یەکێک و دوان و سیان و چوار و پێنج و شەش و دە نیە باسی ئەم مێردەیەکە ئەم مێردەی بیسێتەوە کورە ڵێ کاکە تۆ سمووی منت گەورەیی منت شکاندووە ئینجا لە ناچارە ئەم مێردە بۆ ئەوەی خۆی هەڵبسێنێتەوە لەبەر چاوی ئەو کەسانە کورە کاکە ڵێ ئەم ژنەی من زۆر دەمەوەرە ئەم ژنەی من هەر زۆر شاتە شاتکەرە ئەم ژنەی من ڕێزم لێ ناگرێ ئەم ژنەی من بۆنی ناخۆشە ئەم ژنەی من هەژدەر هەژدەر قساکە لەناو مەجلیسا ئەم ژنەی من جرپنە ئەم ژنەی من ئەنوا ڕۆشتە ژنەی من درۆزنە ئەنوا ڕۆشتە قسەی بۆ دروست دەکەن ئەمە ئیستدامێکی تر دروست دەکات لە بینیەتی پیاو و ژن هەر شتێکیشیان هەبوو ئەبێ ئەمانەتە لە لای یەکتری پارستنی کەسایەتی یەکتری چۆن تۆ چۆن دڵت بەرایەنێ باسی ژنی خۆت بکەیت چۆن دڵت بەرایەنێ باسی پیاوی خۆت بکەیت لەبەر ئەوە پاراستنی کەسایەتی یەکتری ئێوە کە تۆ کە لە بەر لە دڵی خۆتا بوو شتێک وت زانیت هەڵەیە بڕۆ بە سڕاحەت لە کاتێکی حەساسە بە مێردەکەت بڵێ دائەنیشن بە یەک کۆچنە دەرەوە دەعوەتێکی بۆ بکە ناوێکی لێ بنێ موناسەبەیەک بدۆزەرەوە بەڵام نەک لە کاتی سەر جێیشە لە کاتی سەر جێییە پیاو بەوە توڕە ئەبێ ژن لەو کاتە ئەچێ هەرچی حاڵەتێتی لەو حاڵەتە داوا لە پیاوەکە لەو حاڵەتایە ئەچێت هەرچیەکی بوێت داوای ئاڵتونی لێکا ئێ لەو حاڵەتە ئەم پیاوەش هەموو گیانی خۆی و هەموو مێشکی خۆی کۆبۆتۆ لە شەهوەتەکەیە بە عەکسیشەوە پیاو ئەچێ لە حاڵەتێکا داوا ئەکا لە ژنەکەی شتێکی لێ داواکا کە لەو پڕی بێ تاقەتی و مەویسیە هەمان و سەد ئامان لە کاتێکا کە خێزانەکانتان لە کاتێکی عادیان یا لە کاتێکی حاڵەتێکی ناتەبیعیان هیچیان پێ مەڵێن حاڵەتێکە بێتاقەتە سەری گێژ ئەخوا سەری ئێشێ ناڕەحەتە هەموو ژیانی هەرچی هۆرمۆناتێتی هەڵساوەتە سەر پێ هەموو گیانی بێتاقەتە لەو حاڵەتە چۆن باش و حاڵی لەگەڵ کەواتە پێویستە ئەو کاتانەی کە قسەی تیا کرێ شیاو بێ بۆ ئەوەی لەگەڵ یەکتریا قسە و باسی خۆتان بکەنەوە خاڵێکی تر لەسەر ئەوە بوو کە مەسەلەی هونەری جووت بوون بوو من حەزم حەزم بەم باسە نییە چونکە بە تەبیعەتی حاڵ ئەمە شایعە لە ناو خەڵکیە. گۆڤار دەرەچێ باسی هونەری سێکسی و لێو جوڵاندن و لێو سوورکردن و چۆنیەتی جوڵاندنی حەزەکان ئەمە قسێکی بێمانایە بەڕێزان و هەر ئەمەیشە وای کردووە کە حیا حرمەت نەمێنێ ینی بیلاهی عەلەیکم بە ئێوە ئەڵێم ئەمای کە ینی ماچکردن هەر یەک جۆر ماچکردنی هەر خەڵک ئەیزانێ تۆ چ شتێکی هەیە بچی باق و بریقی پێ بەی لە ناو تەلەفزیۆنا لە کاتی قسە کردنا لە هەموو شتێکا باسی بکەیت و ئیسارەی هەستی خەڵکی پێ بکەیتەوە ئەمە پیاوەتی نیە ئەمە ئەمە دینداری نیە ئەمە ڕاستگۆیی نیە هەموو کەسێک بەشی خۆی ئەزانێ باشە زۆر باشە کتێبێک دوو کتێب سێ کتێب سەقافەی سێکسی بۆ خەڵک واز بکاتەوە کاکە ئەمە سەقافەیەکی سێکسیە و خەڵک ئەزانێ کە ئەم حاڵەتەیە ئێستا وای لێهاتووە ساڵ بە ساڵ جوزء لەسەر جوزء بۆی دەرەچێ ئەمە ئەمە لە ڕاستیە ئیسارە کردنی خەڵکە ئەمە ئەوە نیە خەڵک فێری ئەو ئەو کارە بکات کە چیە بەشی ئەوەی کە فێری سەقافەتی سێکسی بێتەوە سەقافەتی جووت بوون بێتەوە سەقافەتی کەر بوون بێتەوە لە نیو سەعاتە ئەتوانێ کەسێکی کەسێک کە خاوەنی ژن و ماڵ و مناڵ بێ بۆ کەسێک کە بێ ئەزموونە لەو حاڵەتە بۆی باس بکاتن بەڵام ئەمە چیە بیست و چوار سەعاتە کتێبێک ئەخوێنێتەوە باسی جنس ئەکا جنس ئەقوا من السیف جنس و نازانم بەهێزترە لە چی جنس لەسەر چی جنس لەسەر ئەوە جنس لەسەر ئەوە تەواو هەموو ژیانی خۆی بێ بە جنس و هەموو حەڵە حاڵەتی شەهوانیە بێ ئافرەتیش بە هەمان شێوە کەواتە پێویستە لەم حاڵەتە ژن و پیاو کە مادەم ئامادەن لاشەی خۆتان پێشکەشی یەکتری بکەن چ ژنیش و چ پیاویش پێویستە ئیحترامی ئەو حاڵەتە بگیرێ و پێویستە بەو پەڕی ڕێزەوە تەماشا بکرێ ئنجا هەنێ حاڵەت هەیە پرسیار ئەکرێتە سەری ئەمە قسەی قسە و باسی ناو خەڵکە لەوانەیە بە دەیان جار یانی باس ئەکرێتەوە نامە ئەنێرێ قسە ئەکرێتەوە ئەوە چۆن لەگەڵ خێزانی خۆمە جووت ببم یانی هەستەکەم یانی ئەمە بەو شێوەیە نییە خەڵک کە ئابە و گێریەتی کەوتن هێشتا خەڵک لەسکی دایکی ناتۆ دەرەوە هەموو شتێک دەزانین هەچەنەوە سیغێکی مبالغەیە باسیەکەم بەڵام هەموو کەسێک بەشی ئەوەندە لە ئەزموونی ژیان و لەناو کۆمەڵگا و لە خەڵکی و لەناو مەجلیسەکانەوە فێر ئەبێ ئەگەر کەسێکیش نەیزانی بڕوات لە کەسێکی دیندار بپرسێ بۆی ئیسارەی هەست و سۆزی نەکا و بە شێوەیەکی ئیسارەییش باس نەکرێتەوە بۆ خەڵکی بەڵکو بە شێوەیەک باس بکرێتەوە کە وەکو زانستێک وەکو عیلمێک باس بکرێتەوە بۆ خەڵکی نەک ئیسارەی هەست و سۆزی پێ بکرێ نەک وەکو لە ئەوروپایە مامۆستاکان هەڵەسن کە باسی ئەم حاڵەتە ئەکەن کچ و کوڕ هەڵەسێنن دەم بخەنە ناو دەمی یەکتریەوە ئاواتەخوازن لە وڵاتی ئێمەشا ئەمە و ئەمە ببێ، بۆ لە هەنێ جێگایا ئازاد نەکرابوو کە ژن و پیاو بچێت دەم بخەنە ناو دەمی یەکەوە کەسیش بۆیان نییە قسە بکا، کەسیش بۆیان نییە لۆمەیان بکا، لە جیاتی ئەوەی ئەم حاڵەتانە بەرگری لێ بکرێ، دەیان شوێنی پەروەردە کردنیان بۆ دابنرێ، کەچی ئەنواع و ئەشکاڵ گردیان بە ناوە دانابوون و و هەمووشمان ناوەکانیمان بیستبوو. و قسە و باسی ناو خەڵکی بۆیە بەو سەراحەتە بۆ ئاشکرایش باسی لێوە ئەکەم بۆی خەڵک بزانن کە ئەم ئەمانە دەردی کوشندەی کۆمەڵگای ئێمەن یا لە وڵاتی ئێمە شانە کورد شانازی بەوەوە کرد لە سەردەمی حیزبی بەعساو لە هەموو سەردەمەکانی ترا کە جێگای مەلهاو ڕەقاسەو ئەو شتانەی نەبوو کەچی بەداخەوە ئێستا بە پێشکەوتن و حەزارەتی ئەزانین بە دەیان هەزار دۆلار ئەیین ڕاقیسەو ئافرەتە سۆزانیەکان بێن لە وڵاتی ئێمە ڕەقس کەن بۆ ئەوەی ڕازیان بکەن و نەبنە ئۆپۆزسیۆن لە دەسەڵات و قسە و باسی دزی و دەسەڵات دەسەڵاتەکان نەکەن بەڵکو بەو شتە مەلاهیانەوە مەشغوڵیان بکەن بەرحاڵ ئەمەش یەکێکە لەو حاڵەتانەی کە باسی لێوە کرێتەوە مەسەلەی مەسەلەیەکی تر مەسەلەی زانست و زانیاری و هۆشیاریە ژن و پیاوی واهەیە لە ژیانیان یەک کتێبیان نەخوێندۆتەوە ئامادەیە لە ماڵەکەیا جوانترین تاقمی قەنەفە، جوانترین تەلەفزیۆن و باشترین تەلەفزیۆن، باشترین تاقمی نانخواردن، باشترین شت لە ماڵەکەیانە، کە ژن کە ژن و پیاو بیر لە هاوسەرگیری ئەکەن و هەموو ئەم قسانە ئەکەن، ماڵەکەمان چۆن بێ، پردەکەمان چۆن بێ، ژیان و کیان و فەرش و دار و دنیای ماڵەکەیان لەگەڵ یەکتریا باس ئەکەن. زۆر بە دەگمەن ماڵ هەیە بیر لەوە بکاتەوە کە مەکتەبێک لە ماڵەکەیا هەبێ. ئەزانن چی بەڕێزان هۆکاری نەبوونی ئیسیجامی عایلی ئەوەیە کە پیاو و ژن زۆر ناموسەقەفن لە ماڵەکە مناڵ دایک و کوڕ لە یەکتری تێ ناگەن باوک و کوڕ تێ ناگەن لە یەکتری ئەم باوکە ڕۆژێک لە ڕۆژان نەهاتۆ چوار کتێب بخوێنێتەوە لە مەجلیسێکا لەگەڵ کوڕەکە دانیشێ بتوانێ مناقەش چونکە ئەم کوڕەی تۆ وردە وردە گەورە ئەبێ زەمەن تێ ئەپەڕێ ئەو شتی تازەتر فێر ئەبێ تۆ هیچ فێر نەبی تۆ ئەگەر بێت و لەگەڵ ئەم سەقافەتە نەڕۆی تەواو ئەم مناڵە تۆ ناناسێ تۆ بە جاهیل ئەزانی دایک بۆ کچ قسەی لە دایک وەرناگرێ لەبەرئەوەی دایکی بە جاهیل ئەزانێ بەڵام ئەگەر دایکی لە سەرەتاوە هۆشیاری هەبوایە و چوار کتێبی بخوێندایەتەوە و بیتوانیا لە حاڵەتێکا مناڵ بە تەبیعەتی حاڵ بەدوای ئەوە ئەگەڕێ کە دایک و باوکی بگرێ لە قسەیەکا بۆی حەزەکانی خۆی پێ بێنێتە دەرەوە ئەمە شتێکی تەبیعیە چونکە لە هونەری پەروەردەی مناڵە باس و خواستێکی زۆری تیایە لەم قسانە. کەواتە دایک و باوک زۆر گرنگە زۆر موهیمە بەوەی بزانن کە لە ماڵیانە پڕۆژەیەکی کتێبخانە بۆ خۆیشیان مسەقەف بکەن بیست و چوار سەعاتە بە دیار مسەلسەل و بە دیار دراما و بە دیار کلیپی گۆرانی و دانەنیشن وەڵاهی بەڕێزانی من یانی زۆر باوک هەیە یعنی لەگەڵ مناڵەکە کە کەوێتە قسەکردن هەرچێکی پێ ئەڵێ ئەم مناڵە ئەوێ ئیشباع بێت چونکە مناڵ بە تەبیعەتی حاڵ پێویستێتی بە کچ و کوڕەوە پێویستێتی کە باوک قسەی بۆ بکە کە باوک لە باوکەکەی تێبگا و دایکیش بە هەمان شێوە، چونکە زۆر جار ئەم کچە ڕووی نایە بچێ هەنێ شت هەیە لە باوکی بپرسێ، پێویستە ئەم دایکە سەقافەتێک و هۆشیارییەکی وای هەبێ کە بتوانێ ئەم کچەی ئەم مناڵانەی تێر بکا و لە ماڵەکە و پەروەردەیان بکا بە جوانترین شێوە، ئاخر کە ئێمە ئەڵێن خوشکی بەڕێز تۆ باشترین تۆ دایکی، خۆ دایک هەروا ئاسان نییە. بە چی ئەبی بە دایک؟ بەوەی کە مورەبییەکی باشی، بەوەی کە بتوانی مناڵەکانت پەروەردە بکەی. ئێ خۆ ئەم پەروەردەی مناڵە بە شیر خستنە ناو دەمی مناڵ نییە، بە دروستکردنی چێشت و نانی خۆش و زەڵاتەی باش نییە. ئەمە ئەمە دایکایەتی نییە، ئەمە کارەکەرایەتییە ئەگەر ئینسان بیرێکی لێ بکاتەوە. دایکایەتی بریتییە لەو دایکە بەڕێزەی کە باشترین مناڵ پەروەردە بکات بۆ ناو کۆمەڵگا. کە مناڵێکی قیادی دروست بکات. ئەو سەرکردانەی کە بوون بە قیادی، دایکیان توان توانیوێتی ئەم مناڵانە پەروەردە بکەن و بیانخەنە ناو کۆمەڵگاوە، ئیمامی شافعی دایکی بە هەتیوی پەروەردەی کرد. ئەڕۆیش نییە ئە وەرەقەی خەلافەتی عەباسی کە کۆن ئەبوو فڕێیان ئەیا، عەمارە پۆوە بوو بۆی هەڵەگرتەوە شتی لەسەرە نووسی. ئەو ئیمامی شافعیەی لێ دەرچوو. کەواتە بەڕێزانی من پێویستە دایک و باوک هۆشیاریەکی زۆر گرنگیان هەبێ و ئیسجامی عائیلی لە نێوانیان دروست بێ و بۆ خۆیشیان زۆر جار ژن و پیاو ناتوانن بە یەک و دوو قسە بکەن مەوزوع نەماوە لە بەینیانا ئینجا ژنیش کە پیاو ڕووی تێ نەکرد بیانووی پێ یەک دێ سەیری تەلەفزیۆنەکەی پێ دەڵێ و بیست و چوار ساعەتە پیاوی من بەخوا هیچ ناکات خەریکی تەلەفزیۆنە و کۆنترۆڵەکانی بۆ بکەم بە پەتێکەوە بیکاتە ملی چونکە ژن ڕازی نابێ ئەبێ پیاو ئەمە بزانێ و پاشان بەڵام پیاویش حەساسە ئەگەر ژن ئیهتیمامی پێ نەیە ژن نەیتوانی بە گوێرەی پێویست ئیهتیمام بە بە پیاوەکەی پیاوەکەی سەر ڕائەکێشێ بۆ دەرەوە لەوانەیە چاو باشقەڵی لێ دەربچێ کاری تر بکا خیانەتی زەوجی بکا و ئەمەش ئەو هۆکارە دروست ئەکاتەوە کە پێویستە ژن و پیاو بەیەکەوە دائیمەن مەوزوعیان پێ بێ کتێبێکە لە بازاڕ دەرچووە، ڕۆمانێکە، کتێبێکی فکرییە، کتێبێکی تاریخییە، ئیدی ئەیخوێنینەوە، من ئەیخوێنمەوە و پاشان ئێمە دەست خێزانم، خێزانیشم بیخوێنێتەوە، لەپا، یا شەرت نییە یانی ئەوەی کە من حەزم لێ کرد ئەویش بیخوێنێتەوە یا ئەو حەزی لێ کرد من بیخوێنمەوە، بەڵام گرنگە هەر کەسێ لە بواری خۆی. یا کتێبێک هەموومان بێتووی خوێندو داهێی موناقەشەیەکی یا بەحسێکە بەرنامەیەکە شتێکی عیلمیە شتێکی فکریە قسەی لەگەڵ ئاکەینەوە وە مەجال بە ئیهتیمام بە بە خێزانت بە مناڵت بە ژنت بۆ ئەوەی سەقافەتیان زیاد بێ موناقەشەیان بکە لەگەڵیانا وا بکە کە بەیەکەوە قسە بکەن بەتایبەتی بۆ باوکان زۆر باوک بێ بەتایبەتی ئەمە لە ئەوروپایە زۆر زۆر گرنگە. زۆر باوک گەیە مناڵەکانی فێری دینداری ناکا نازانێت چۆن فێری دینداریان بکا لە کاتی نوێژە جەهریەکانا بۆ ئەوەی ئەوان فێر ببن مناڵەکانیشت وا نەبێت کە دائیمەن بێ تاقەت بن تۆ قورئانیان فێر بکەی تۆ خۆت بە دەنگی بەرز قورئان بخوێنە هەموو جارێک کە نوێژەکەی قورئان بە دەنگی بەرز بخوێنە لە نوێژە جەهریەکانا کە سونەتە ئینسان دەنگ بەرز بکاتەوە بە تەبیعەتی حاڵ ئەم مناڵە کە لەم ماڵایە گوێی لە دەنگی تۆیە تۆش بە دەنگ کە قورئانەکە ئەخوێنی فێری نوێژەکە ئەبێت و دوای ئەوە ئەرکێک لەسەر شانی تۆ کەمترە چونکە تۆ بۆ خۆت نوێژ ئەکەی بە تەبیعەتی حاڵ و پێویستە لەو حاڵەتانە بەم شێوەیە دەنگ بەرز بکرێتەوە بۆی مناڵەکانی فێری دینداری بکەی و باسی خۆشەویستی دینیان بۆ بکەی و بەر حاڵ ئەم شتانە ئەمە ئیسیجامی عیلەوە بۆ خێزانەکەت باسی ئەوەی بۆ بکەی کە سەرپۆش چەنە گرنگە وە هەروەها گوڵی بۆ بێنیتەوە وە هەروەها شتی جوانی بۆ بێنیتەوە بۆی خۆشەویستی دروست ببێت خاڵێکی تر لەوە ڕێزگرتنی کەسوکاری یەکتری سەردانی کەسوکاری یەکتری پیاوی وا هەیە ئیحترامی خەسو خەزوری نادێت ژنەکەی پێی ناخۆشە لە بەرامبەریشا ئەمە چێ وا ئەکاتەوە ئەمەش هۆکارێکی ترە بۆ تەڵاق ئەگەر ژنەکەت نەهات چونکە ژن بە تەبیعەتی حاڵ زۆر جار ڕەقنە لەو شتانە ئەبێ پیاو تەحەمولی بکا ئەگەر ژن نەهات بۆ ماڵی باوکی تۆ مەڵێ مادەم تۆ نەهاتی و منیش نایەمە بۆ ماڵەکە پێویستە تۆ دە جار بچی با ئەو یەک جار بێ تۆ ژیان ئەکەی وە ئینجارە کاتێک کە کەسوکار کەسوکاری پیاو یا کەسوکاری ژنەکە یەتە ماڵەکەوە پێویستە ئیحترام لە کەسوکاری یەکتری بگیرێ بۆ ئەوەی ڕق و ڕقن لە یەکتری نەبێتەوە ئەمە زۆر زۆر گرنگە ڕێزی خەسوو بگیرێ ڕێزی خەزوور بگیرێ ڕێزی براکانیان بگیرێ ڕێزی خاڵەکان مامەکان بە هەمان شێوە ئەمەی زۆر گرنگە خاڵی نۆیەم هەوڵ نەدەین کە تاوان بخەینە سەر یەکتری زۆر ژن و پیاو کە لە ماڵەوە شتێک ئەبێت تاوان شتێک ئەشکێ شتێک ئەکا خێرا یەتە سەر ژنەکەی یا ژنەکەی ئەخاتە سەر پیاوەکەی ئەمەش ئەبێتە هۆکاری شەڕ و ئاژاوە لە ماڵە و ئەم شتانەی شایعە لە ناو خەڵکیە خاڵی دەیەم ئارام گرتن هەر لەسەر ئەم شتانەی کە باسمان کرد ئارام ئارام بگیرێ ئینسان بتوانێ ئارام بگرێ ئەگەر ئەمانە کرد عایلەیەکی خۆش دەرەچێ ئەگەر ئەمەش نەبوو ئیتر یا ئەوەتا پیاوەکە نالەبارە یا ژنەکە نالەبارە لە کۆتاییا هەردووکیان جیابن و